خۆشەویستانم سلااوان لەبێت و ئەم کاتتان باش خۆشحاڵم بۆ پێشکەشکردنی ئەڵلقەیەکی نوێ لە بەرنامی ڕۆژێکی تر هاتمۆ دیدار ئێوەی خۆشەویست. ئازیزانم بەرنامی ڕۆژێکی تر گۆوارێکی هەفتانەی ڕادوی دەنگە و لە ڕۆژانی یەکشەمان و دووشەمان هەروەها چوارشەمان و پێنجشەمان لە بیانیان پێشکەش بەوەی خۆشەویست دەکرێت هەروەها لە کاژمێر پێنج و پ خولەکی دوای نیۆڕۆ دەیشۆ دووبارە دەکرێتەوە ئازیزانم لە تەوەری یەکەمی بەرنامەکەمان دەچینە لای دیدارێک لەسەر گران بوونی نرخی سووتەمەنی لە گەرمیان چۆنە و بۆچی وە هەروەها ڕێژەی سووتەمەنی چۆنە لە ئێستا لە گەرمیان بۆ ئەم تەوەرەشمان گفتوگۆ ئەکەین لەگەڵ یادگار فەتاح بەڕێوبەری نەوت و کانزاکانی گەرمیان کاک یادگار سڵاو لێبێ ئەم کاتەو باش. سڵاو بۆ ئێوەو ئەم کاتەی جەنابتان باش. زۆر سوپاس کاک یادگار سەرەتا لەو پرسیارەوە دەست پێ ئەکەم ڕەوشی سووتەمەنی لە گەرمیان چۆنە ئایا لە ڕووی کەمی یاخود زیادی؟ بەڵێ دیارە شتەمانی لە ئێستاە ئەو ماوەی زیاد لە سێ ساڵە بە شێوەیەکی بازرگانی مامەڵی پێوە دەکرێت لە هەرێمی کورسان بەگشتی لە چوارچێوێشدا لە سنووری دارێگەمان پرۆسەکە هەر بە شێوی بازرگانی بەردامی هەبووە لە ڕووی بڕەوە ستەمەنی لە گەرمان گرفتمان نییە و ستەمەنی بەڕێکی زۆر دە سنووری دارێ گەرمیانەوە لەلاەن خاوەنی وەزگەکانی ستەمەنیەوە لە کۆمپانیەکان کە لە دەروی هەرێم هاوری دەکەن سوتەمەنی هاورێ دەکەنە سنوری دارەی گەرمیانەوە و پرۆسەکە بەردەوامی هەیە. باشە کاک یادگار هۆکاری گران بوونی نرخی بەنزین بۆ چیە گەڕێتەوە لە ئێستایە؟ دیارە ئەو بەنزینەی کە لە ئێستایە لە هەرێمی کوردستان ئەفرۆشرێت لە دەرەوە هاوردە ئەکرێت لە وڵاتانی دەرەوە لە دوبەی یاخۆ لە ئێران یاخۆ لە وڵاتانی تر بە شێوەی ترانزێت دێتە هەرێمی کوردستان ئەو کاتە پەیوەندی هەیە بە بۆرسەی عالەمیەوە لە ئاستی جیهان بەرزبنە بۆ خۆ بینێ لە هەرێمی کوردستانش بەوان شێوە چونکە لە ناوخۆ بەرهەم نایەنێ بنزین تاوەکو بڕی تێچووی بنزینەکە یاخود پاڵاوتنی دیاری کرابێت لەسەر ئاستی جیهانە پەیوەندی بە بۆرسی عالمیەوە هەیە ئەم بەڵێوا تا هۆکارەکەی ئەوەیە کە ئەم بنزینانە لە دەرەوەی هەرێمی کوردستان هەناردەی هەرێمی کورسانەکرێ بۆیە نرخێکی لەسەردانن بێگومان نرخەکەی لەوێ بەرز دەبێتە دواجار کرێی تێچوونی ئەکرێتە سەرکری گواستنەوەی ئەکرێتە سەر کامش بێگومان کارێکی دەبێت لەسەر زیادبووی نرخەکەی باشە کاک یادگار ئەو بنزینانی کە لە دەرەوە دێ کوالێتیان چۆنە ئەو ئالەتی چاودێریکردنی و بنزینانی ئێوە چۆنە بێت ئەو بەزینانی لە دەرەوە دێن لە ڕێگەی خاڵە سنووریەکانەوە داخل دەکرێن لە سەرجم خاڵە سنووریەکان هەرێمی کوردستان هەژاری سامان سروشتییەکان بنکەی پشکنینی هەیە، لەو چوارچێوەیەشدا بۆ نموونە مەرزی پەروێزخانی ئەمان لەوێ بنکەیەکمان هەیە کە پشکنین بۆ سەرجەم جۆرەکانی سوتەمەنی دەکات بە بەنزین، نەوتی سپی، گازوایل لەوێ کۆنترۆڵ کرێەوە شێوەیەکی زۆر زۆر باش لە سنوورەکان کە داخڵ ئەبن گرفتی کوالیتیمان نییە، بەڵام بەداخەوە لە ناو هەرێمی کوردستان لە کۆگاکان دواجار گرفتەکەمان دروست ئەبێت لە ڕووی کوالیتییەوە. بەڵێ زۆر جار دەنگۆی ئەوە بڵاوە بێتەوەڵێن ئەو بەنزینانەی کە یە دەرمانی تێ ئەکرێت ئەمە تا چەند ڕاستە؟ مەسەلە دەرمانەکە بەنزین بەخۆی پێکهاتەیەکی کیمیاییە لە ئەوەی کە لە دەرەوەی هێندێ بە تایبەتی بە زۆرینە بەنزینی سوپەر هاوردەکرێت ئێمە جگە لە بەنزینانەکە بە پێی مواسفاتی سامانە سروشتەکانە ئێمە کاری پێەکەی ڕێگە بە هاتن جلوی جۆرێک بەنزین نادن نەگەر شیاو بێ ڕێگەی پێدن شیاو نەبێ ڕێگەی پێنادێت ئەو بەنزینەی کە دێت بەنزینی سۆپەرە بۆ نمونە دێتە ئەمبارەکان دێتە کۆمپانیەکان بە تایبەتی ئێمە لە سلێمانی هاوردەکرێ بۆ سنووردارەگەمان لەوێ تێکەڵکردن ئەنجام بدرێت، پرۆسەیەکی کیمیاییە بریتیە لەوەی کە بەنزینی سۆپەرەکە بە تێکەڵکردنی لەگەڵ هەندێک موادی کیمیایی کە بریتیە لە باشکەری ئۆکتانی پێوت یاخود لەگەڵ نەفتایە تێکەڵەکرێت بۆی بەنزینی نۆرمال و مخەسەری لێ دروستکرێت پێستەکە لێرەیە دروستکرێت بۆ پێی پرۆسەکە پرۆسەیەکی پترۆکیمیاییە پرۆسەیەک نییە لە مەسفاە دروستکرێت واتە بە ئاگر بە گەرمی دروست ناکرێن بەنزینە بە شێکی کیمیایی دروستەکرێت بۆ زۆر جار گرفت دروستەکە هەچن ئێمە لە کاتی پشکینەکانە سەرتا کە هاوردەکە پشکین بۆکەین بەڵامەوە پێین موادکنیەکە ناسوێنە ناو بنزینەکەیە لە کاتی تێکردنی بنزین لە ئۆتۆمبیلەکان یاخود لە تانکی بنزینخانەکان لە کاتی نیشتنی ئەو موادانە هەند هەندێک لە تایبەتمەندەکانی دەستدا و گرتە سەرەکەکەیە واتا ئەو بە دەرمانانی کە تایبەت بێ بە خۆی بەکاری ئەهێنن بەدەر لەوە هیچ دەرمانێکی تر نییە چکە هاوڵاتیان گومان ئەکەن لە کوالێتی بنزین. بەڵێ دەرمانەکان چەند جۆرێک دەرمان هەیە ینی بۆ بەداخەوە ئە جۆرە دەرمانە بەشیان ڕێگە پێدراونین چونکە هەر مووادێکی کیمیاوی کە پێویستەکە پێدنەوە بنزینەوە پێویستەکە موافقی وەزاری سامان سروشەکانی بۆر بێ بە پێی تایبەتمەندی وەزارتی ئێمە هاوردە بکرێت و ئێمە بۆ خۆمانۆک و بەرەباتی و توکانزانانی گەرمیان پێشتریش چەندین جار کۆمپانیا داوای کردووە کە رەسیدی پێ بدرێت بۆی موادی ئۆکتان باشکەر بهێنێ بەیش وێڕێکەوە پێ نەداوە چونکە لەگەڵ ئەوانین بەنزین تێکەڵ کرێ بەڵام لە دەروازە سنوورەکان ترەوە رێگەی پێدرێت پرۆسەکە لە سنووری هەرێمی کورسانە ئەنجامە دێت ئەو موادانەی تیاکرێ پرۆسەکە بە شێوەیەکی زانستیان ئەنجام نادرێ بۆیە گرفتەکە دروسەبێت بڵێ کاگیێتگار ئەچمە سەر ئەو بنزین خانانەی کە مۆڵەتیان نەبوو لە ماوەی ڕابردوو کە لیژنەیەک پێکێنرا بۆ بدواداچوونکردنی ئەو بنزینانی ئەو بەنزیخانانەی کە گەڕۆکن، ئایا ئەم لیژنەیە بە کوێ گەشت؟ ئایا ئەو بەنزیخانانەی کە مۆڵەتیان نییە، رێکارە یاسایەکانیان بۆ تەواو کراوە کە مۆڵەتیان پێ بدرێت یاخود هەرو خۆی ماوەتەوە؟ نا، بەداخەوە ئێمە نەمانتوانی لەوەیا سەرکەوتوو بین. لە حوکمی کۆبوونەوەیەک ئەنجام درا لە ئیدارەگەریمان، تەواوی ئامادەبوانی کۆبوونەوەکە لەگەڵ ئەوەیان نەبوون کە ئەم بەنزیخانانە ئەو پێشنیارەی کە ئێمە هەمان بوو، واتە مەبەستم تەواوی یانی هەموویان لەگەڵ ئەوەیان نەبوون، بەشێکیان لەگەڵ ئەوەیان بوون کە رێک بخرێنەوە، بەشێکیان لەگەڵ ئەوەیان نەبوون کە مۆڵەتیان پێ بدرێ و رێک بخرێنەوە. داواکاری ئێمە بەرتی بوو لەوەی ئەم بەندیخانانە لیژنەیەک دروست بکرێت بۆی کە بە پێی یاسا و رێنماییەکانی وەزارەتی سامانە سروشتییەکان ئەو بەندیخانانەی کە تایبەتمەندیان تێدا هەیە شوێنەکانیان گونجاوە گرفتی سەلامەتیان نییە مۆڵەتیان پێ بدرێت ئەگەر بە شێوەیەکی کاتیش بێ بۆی بە شێوەیەکی سەلامەت بە شێوەیەکی زانستیانە لە رێی لیژنەکانی ئێمەوە چاودێری بکرێن، سوتەمەنی لەسەر جۆن جۆرەکانی بفرۆشن، بەڵام بەداخەوە نەمانتوانی لەوەیە سەرکەوتوو بین، چونکە بەشێکیان هاوکار نەبوون لە ئەوانە کێ بوون کە هاوکار نەبوون کاک یادگار؟ خۆی ئێمە لیژنەیەکمانی پێوترا لیژنەی باڵای سوتەمەنی لە ئیدارەی گەرمیان پێکهاتووە لە بەندەوە کۆبەرە بەرایەتین و تۆکانچەکانی گەرمیان، قایمقامیە بەڕێزەکانی کەلار، کفری لەگەڵ ئابووری ئاسایش، چاودێری بازرگانی لەگەڵ قایمقامی ناوەندی ئیدارەی گەرمیان کە سەرۆکی لیژنەکەیە ڕای جیاواز هەبوو لەسەر ئەمە بەشێکیان پێیان وابوو کە ئەمانە ناتوانین سەرکەوتوو بین لەبەرئەوەی ئەمانە بوونەتە ئەمری واقع هەیانە زیاد لە بیست ساڵە دروست کراوە گەر مەرجی تێدا نەبێت ناتوانرێت لابدرێت بەشێک بیانووی ئەوە هەبوو کە لە ئێستادا گرفتی دارایی هەیە هاوڵاتیان کاسبی ئەکەن ناکرێت ئێمە کاسبیان لە تێکدەکە هەرچەندە هەڵە تێگەشتنێکە بە لە پێشنەرەکەی ئێمە لەگەڵ داخستن نەوین لەگەڵ ڕێکخستنەوە بووین ڕێکخستنەوە جیاواز لە داخستن ئەمانەیە کاسبی خوان بکەن بەڵام بەشێکی باشتر لەوەی کە ئێستا بە تایبەتی جلیکان ئەوانی کە بە جلیکان دەفرۆشێت لەسەر شۆستەکان ئێمە بەشێکی ڕۆژ لە ڕۆژیا دەکەوانە هەرچەند لەگەڵ سەرۆکی شارەوانی بەڕێز تاکەکرێم شوتۆمان کردووە ئەوان هاوکارمانن و ڕێکیان هەستوتەوە ئەوا بنەبڕ کرێ بە شێوەیەکی نایاسایی نەیەت، ئەگەر ڕێگەی پێ درێت بە شێوەیەکی یاسایی بێت، هاوشێوەی ئەو بەنزینەی تر دێت پشکنینی بۆ بکرێت، گرفتمان نییە لەوەی کە داخل بکرێت. واتە ئێستا ئەو بەنزینخانانەی کە مۆڵەتیان نییە هەر وەکو خۆیان ماونەتەوە؟ وەکو خۆیان ماونەتەوە، ئێمە بەڵام ئێمە کۆڵ نادەین لەوەی کە ڕێکیان بخەینەوە، ئێمە وامان کردووە ئێستا داوای ئامارێکمان کردووە لە سەرجەم یەکە ئیدارییەکان، هەریەکە لە سنووری خۆی چەند بەنزینخانەی نایاسایی هەیە، بەشێک لەوانە بەدەستمان گەیشتووە، بەشێکیان ماوە بەدەستمان بگات. کە بەدەستمان گەیشت لە هەر سنورێک ئەچین ئێمە مەرجی خۆمانەیە بەسەر ئاستەکەین گرفتمان نیە مۆڵەتیان هەیە نیان نا لەلای ئێمە گرنگە ئەوەیە هاوڵاتی لەوێ بەنزین ئەکات ئۆتۆمبێلی هاوڵاتیان بەنزینی تیا کرێ لەوێ کەواتە هیچ جیاوازێکی نیە لە ڕووی ئەمەلی و لەگەڵ ئەو بەنزخانەی کە مۆڵەتی هەیە لەبەری بەنزینە فرۆشیێت کاتە ئێمە مەرجی خۆمانی بەسەر ئاستەکەین مەرجە سەلامەتیەکان لە ڕووی ڕێخستنەوەی عدادەکان کێرپیوانەکردنیان لەگەڵ پشکنینی بەنزینەکانیان ڕێکارێکیان بۆ دەزینەوە کە دوازە لە بەرژەندی هاوڵاتیان دەبێت بەڵێ باشە کاک یادگار جگە لەو بەنزیخانانەی کە هەیە سە لە سنووری گەرمیان پێما بێدانێک لە دروستکردایە و ئایا لەگەڵ شارەوانیا ڕێککەوتون بەرنمەتان هەیە کە بەنزیخانی دیکە دروستکەن لە گەرمیان لەگەڵ شارانی زۆر جار گفتوگۆمان کردووە بەڵێ شارانیش پلانی هەیە بۆی کە لە سنووری ئیدارە گەرمیان ئەم بتابەتی شارانی کەلار بۆ حکوەوەی کە سنوورەکەی فراوانترە چەند شوێنێک بکرێتەوەی کە زەوی بە تەرخان کرێت بۆ ئەوەی بەنزیخانێکی مدیری تێدا بێت بە شێوەی یاسای فرۆشتنی ملک و ماڵی دەوڵەت یاسای ژمارە سی و دوو و شارانی پلانیان هەیە بە تایبەتی بۆ نمونە لە شەقامی بازنەیی یاخود لە شەحەوەی کە پێوتری حولیەکەی کەلار لێ یەک دوو بەنزخانە گرنگە دابنێت سنتەری شاری کەلار یەک دوو بەنزخانە پێویستە دابنێت بە تایبەتی لە ڕێگەی گردەگۆزینەوان پلانیان بۆ داناوە وە خۆی لەمەوەی رابردو یەک دوو بەنجخانەی مۆدرن دروستکرا بێگومان ئەوان شش نەبواری جێبجێکردنەوە کە بەنجخانەی مۆدرن بەکە یاسا و ڕێنمایەکان دروست کراون چینایکی جوانی بەخشی و بەشار و لەلاەن ئێمەش و چاودێری کور دەکەن بڵێ باشە کاکیادگارەچمە سەر دابشکردنی نوتی سپی بەسەر هاوڵاتیان تاوەکو ئێستا دەنگی نییە ئەمە ئێوە هیچ ئینێکتان بۆ هاتووە تاوەکو بتوانن نوتی سپیدا بشکن بەسەر هاوڵاتیانە ئێمە داواشی پێ نەوتەکەنە بە داوش ناکەن چونکە دابینکردنی ئەم نەوتە بەڕاستی لە دەسەڵاتی بەرەوەاتەکانی ئێمانی لەگەڵ بەغدا گرتو بکەن پێویستەکان پارێزگاکان و ئیدارە سەربەخۆکان ئەچەنێمەکو ئیداری گەرمان لە ساڵین رابرردوو نووسراو کراوە بۆ خۆم چوومەتە کەرکک و لەگەڵ بەخای قسە کراوە لەگەڵ دیارە قسە کراوە هەندێک نەوتمان دابش کردووە بەڵام بە شێوەیەکی ڕەسمی نەبووە، یەک لەوانە بە پێی عیلاقات و ئەوانە کراوە. ئەوەی کە بۆ ئەمساڵ هەیە، لە لایەن حکومەتی ناوەندییەوە بەشێک لە نەوتی سپی بۆ سنووری پارێزگای سلێمانی دابین کراوە، کە ئیدارەی گەرمیانیش لە چوارچێوەی پارێزگای سلێمانی مامەڵەی لەگەڵ ئەکات. بڕی نەوتەکە زۆر کەمە ئەوەی تا ئێستا هاتووە، ئێمە لە گفتوگۆیان لەگەڵ پارێزگای سلێمانی بۆ بتوانین هیچ نەبێت بەشی خۆمان کە هەیە وەری برین دابەش بکەین، بەڵام تاکو ئێستاکێ بڕەکە یەکەم زیاد بکات بۆی دەست کەمێ دابەش کردنی. بەڵێ زۆر سوپاس بۆ تۆ کاک یادگار کە ئەمڕۆ لەگەڵمان بووی. لە خزمەتتان زۆر سوپاس بۆ بەڕێزت. بەرنامەتان. خۆشەویستانم ئەوەی گوێبیستی بوون دیدارێک بوو لەگەڵ یادگار فەتا بەڕێوبەری نەوت و کانزاکانی گەرمیان لەسەر ڕەوشی سوتەمەنی لە گەرمیان بە تایبەتی بەنزین و هەروەها دابەشکردنی نەوتی سپی بەسەر هاوڵاتیان خۆشەویستانم دوای ناوبڕێکی کورت دێمەوە لاتان. لە پێشوازی کردنەوەی دەرگای قوتابخانە و ساڵی نوێی خوێندندا ڕابیتەی ئیسلامی کورد لە پرۆژەیەکی خێرخوازیدا ئامادەیە بۆ وەرگرتنی هاوکاریە نەقدی و داراییەکانتان بە مەبەستی کڕینی کەلوپەل و پێداویستی خوێندن بۆ مناڵانی بێباوک و دابەشکردنی بەسەریاندا خێرخوازانی بەڕێزی کوردستان مناڵانی بێباوک چاوەڕوانی هاوکاریەکانتانن بۆ ئەوەی بتوانن ئەم ساڵی خوێندن بە دڵخۆشیەوە و بەبێ کەم و کورتی تەواو بکەن. بۆ ئەم مەبەستە پەیوەندی بکەن بە لقەکانی ڕابیتەوە سلێمانی سفر دە گەرمیان لقی سەرەکی ناوەندی دەربەندیخان سفر سفر چل چل، نووسینگەی کەلار، گەڕەکی فەرمانبەران، بەرامبەر ڕادیۆی گەرمیان، سفر حەوت سەد و حەفتا، سەد و نەوەت و هەشت، حەفتا و پێنج سفر سفر یان سفر حەوت سەد و حەفتا، سەد و نەوەد، چل و چوار هەشتا و حەوت، کفری، سفر حەوت سەد و حەفتا و دوو، پێنج سەد و سی و سێ، شەست و پێنج، شەست و حەوت. یاخود بۆتە جێی باس و خواستی هاوڵاتیان. ئەمڕۆش لەگەڵ هاوکارم میلاد جەلال قسە و باسەکەین لەسەر ئەم تەوەرەمان، میلاد سڵاوو لێبێ و کاتەو باش. سڵاو لە تۆش زرێ. زۆر سپاس میلاد دیارترین ئەو بابەتانەی کە لەلایەن هاوڵاتیانەوە قسە و باسی لەسەر کراوە چین؟ بەڵێ زریان سەرەتا سڵاو لە تۆ و سڵاو لە بیسەرانی ڕادیۆی دەنگیش. زۆر سپاس. زریان سەرەتا لە پەیجی ڕادیۆی دەنگەوە دەست پێ ئەکەین. بەڵێ. ئەو بابەتانەی کە لە پەیجی ڕادیۆی دەنگ دانراوە و لەلایەن هاوڵاتیانەوە کاردانەوەی لێکەوتوەتەوە و زۆرترین کۆمێنت و قسەی لەسەر کراوە لە چەند ڕۆژی ڕابردوودا زریان لە گردەگۆزینە لە پردی شێت حسێن مەنسوور کە پردی ناسرا بە پردی گردەگۆزینە لەلایەن کەسانێکی نادیارەوە پردەکە ئەشێنرێت و ئەو سیاجی کە ئەو پەرژینەی کە بۆ پردەکە دروست کرا کە سیمایەکی جوانی بە پردەکە بەخشی بوو لەلایەن چەند کەسێکی نادیارەوە ڕوخێنراوە و تێک دراوە ئەمەش کاردانەوەیکی زۆری لە ناو هاوڵاتیان دروست کردووە و ڕەخنەی زۆر توند لەو کەسانە گیراوە کە ئەو کارانیان کردووە و پێیان وایە ئە، زۆر لە هاوڵاتیان ئەڵێن کاتێک کە ئەو پردە نەبوو ڕەخنە گیراوە کە بۆچی تەواو نەکراوە، ئێستاش کە دروست کراوە لەلایەن کۆمەڵێک کەسانەوە تێکهەدرێن. بەڵێ. زۆرترین قسە و بابەتی لەسەر کراوە لەم چەند ڕۆژەیا ئەو بابەتە زریان. هەروەها کاردانەوەکانی گرانی تەماتە تاکو ئێسا بەردەوامی هەیە زریان کە ئێران لە هەرێمی کوردستان قسەی لەباری قەیرانی تەماتەوە کردبوو وتبووی ئێمە تا هاوڵاتیانی خۆمان وەسابن تاوکو قەیرانی وڵاتی خۆمان نەبێ ئەمە ناتوانین تەماتە هاوردەی هەرێمی کوردستان بکەین ئەمەش لە کۆمێنت هاوڵاتیانی زۆر لە هاوڵاتیان شعریان بە باڵای تەماتەوە داناوە یەکێک لەوانە نووسێتی هەردی سەرحەد نووسێتی جێگەت خاڵیە ئازیزگیان تای بینی لێرە ئازیز بەواتای تەماتە دێت هاوڵاتێکی تریش بە ناوی ئارام نەسرەدی نووسیوێتی بیرت ئەەکەم تەماتە زۆر لە هاوڵاتیان خۆشەویستی خۆیان و وەکو بیرکردنێک بۆ تەماتە دانێن لە تۆڕە کۆمەڵاتیەکان زریان هەروەها زریان بابەتێکی تر کە ئەمەوێ قسەی لەسەر بکەم بەڕێوبراتی پەروەردەی کەلار بڕارێکی داوەکەوە نابێت لە قوتابخانەکانمە هیچ مامۆسایەک مەلزەمە بەکاربهێنێت بۆ خوێنکاران ئەمەش لەلایەن مامۆسایان و خوێنکارانیشەوە کاردانەوەی لێکەوتوتەوە هەر لە پەیجی فەرمی خۆیان لە پەروەردەی کەلار زۆر لە هاوڵاتیان کۆمێنتیان بۆیان نووسیوە هەنێ زۆر لە هاوڵاتیان پیان باشە کە بڕارێکی باشە و نابێ خوێنکار لە قوتابخانەکانە مەلزمە بەکار بهێنێت هەنێک لە هاوڵاتیانش کۆمێنتی وایان نووسیوە کە هەنێک لە مامۆساکان قوتابیەکان ناچارەکەن کە مەلزمەی خۆیان بەکاربیێنن ئەمەش کاردانەوەی خراپیەکە لەکەوێتەوە بەتابەت بۆ خوێن کە خوێنکارانی دوانزەی ئامادەی و سید دوا ناوەندی چونکە ئەو خوێندکارانە پرسیارەکانیان وزاری و لە وەزارەتەوە دانرێت لەوە چ هەندێک بابەتی تیاابێت لە مەرزەمەکانە باس نەکرابێت بەڵام ئەو بابەتانە بە تەواوی لە کتێبەکانیانە باس کراوە ئەمەش قسەیەکی زۆری لەسەر کراوە زریان لەبارەی بەکارهێنان یاخود بەکارنێنان و هەروەها کۆمەڵی خوێندکارش پێیان وایە کە بەکارهێنانی مەلزەمە سوودی هەیە بۆیان چونکە زۆر لە مامۆس هەندێک مامۆستا هەیە بابەتەکان بەتەواوی ڕوون ناکاتەوە ئەوان سوود لە مەلزەمە وەرەگرن بەڵێ زریان ئەوە و بابەتانە بوو کە زۆرترین قسە و باسی لە سەرکرێ لە تۆڕی کۆمەڵاتی فەیسبوک بڵێ زۆر سواز بۆ تۆ کامڕۆ لەگەڵ ماوەپاس خۆشەویستانم ئەو گوێبیستی بوون دیارترین ئەو بابەتانە بوو کە لە تۆڕ کۆمەڵاتیەکان قسە و باسی لەسەر کراوە و زۆرترین هاوڵاتی وتی خۆی لەسەرداوە و پۆستی لەسەر کردووە. ئازیزانم من لێرە کۆتایی باڵقەی ئەمڕۆیی بەرنامەکەمان دێنم، بۆ دەستکەوتنی زانیاری زیاتر و گوێگرتن لە بەرنامەکانی ڕادیوی دەنگ، دەتوانن سەردانی ماڵپەڕی ڕادیوی دەنگ بکەن بە ناونیشانی، رادیودەنگ دۆت ئۆرگ، یاخود پەیجی ڕادیو دەنگ هەر بە ناوی ڕادیۆ دەنگەوەیە. یان لەسەر شەپۆلی نەوەد و نۆ پۆینت نۆی ئێف ئێمی ڕادیو دەنگ بمێنەوە چکە دیارترین ڕووداوەکانی ناوچەی گەرمیان لێرەوە پەخش دەکرێت ئازیزانم تا ڕۆژێکی تر و کاتێکی تر بەخواتان ئەسپێرم و خواتان لەگەڵ.